هاوچەرخی عیسا خوای لێ ڕازی بێ و بە تەمەنیش لەو بچووکتر، مەزنترین پشتگیری ئایینی دیانی نوێ بووە. ئەو دەسەڵات و کاریگەرییەی کە بوویەتی بۆ سەر لاهوتی دیان بە مەزنترین و ناوبانگترین کەس دادەنرێ لە نێو دیاندا. پۆڵ یان سۆڵ لە شاری تەرسوس کلیکیە هاتووەتە جیهانەوە. هەرچەندە بە هاوڵاتییەکی ڕۆمان دەناسرا، بەڵام هەر لە منداڵییەوە بە باوەڕی جولەکە گۆش کرا و بە دەمیشیەوە فێری دەوارچنی بوو. لە پاش مردنی عیسا، دیانە پێشینەکان تووشی ئازار و لێدانێکی زۆر دەبوون. بە خوانەناس و نەفرەتلێکراو دادەنران. پۆڵسیش بەشداریی لەو زۆردارییەدا دەکرد، بەڵام لە گەشتێکیدا بۆ دیمەشق عیسای لە خەودا بینی و کەوتە ئاخاوتن لەگەڵیادا. پاش ئەو گەشتەی ئیتر ڕێبازی گۆڕا و چووە سەر ئایینی نوێ. ئەم گۆڕانەیش بە سەرەتای ڕاپەڕینی دەژمێردرێ لە ژیانی تایبەتیدا. ئەو مەردەی کە لە پێشدا زۆرداری دیان بوو، بووە یەکێ لە پاڵپشتە پۆڵایین و کاریگەرە مەزنەکانی دیان. پۆڵس ژیانی خۆی تەرخان کردبوو بۆ بیرکردنەوە و نووسین و موچیاری بۆ ڕاکێشانی مردوم بۆ سەر ئایینی نوێ. زۆر شوێن لە ئاسیای ناوەڕاست و یۆنان و فەڵەستین گەڕا بۆ بانگەوازی ئایینی نوێی دیان. هەرچەندە ئەنجامێکی زۆر چاکی بەدەست هێنا بەڵام نەیتوانی کار بکاتە سەر جولەکەکان. جاروباریش بەهۆی ڕەوانبێژی و موچیارییەوە تووشی گێچەڵ و ئازاردان دەبوو. ژیانی دەکەوتە مەترسیەوە لە چەندین بۆنە و کۆڕدا. وەک سەرنج دەدرێ کاری بۆ سەر پسات زۆر سەرکەوت و بۆ جگە لە جوولەکە لەبەر ئەوە هیچ مەردێک وەک ئەم کارێکی وەها فراوان و بەپێزی نەگێڕاوە بۆ بڵاوکردنەوەی ئایینی دیان. پاش سێ گەشتی دوورودرێژی گەڕایەوە بۆ قودس، بەڵام لەوێ بە دەستگیرکراوی نێررا بۆ ڕۆما تاکو لە دادگای ڕۆما سزا بدرێ، جا نازانرێ چۆن، کەی ئەو دادگەرییە کراوە لەوانەیە نزیکەی ساڵی شەست و چواری زەینی ڕوویدابێ، تەنها ئەوەی کە دەزانرێ ئەوەیە کە لە نزیک ڕۆمادا لە سێدارە درا و ژیانی کۆتایی پێ هات. پوختەی کارنامەکانی پۆڵس بۆ سەر گۆڕانکاریی دیان لە سێ خاڵی گرنگدا دەردەکەوێ، یەک، وەک نەویددەرێکی دیانی سەرکەوتنێکی مەزنی بە ئاکام هێنا، دوو، لە نووسینەکانیدا کە بەشێکی زۆر لە سەردەمی نوێ پێکدێنێت لە دیاندا، سێ، کاری لە گۆڕانکاری لە هودزانی دیاندا. هەر لە بیست و حەوت ڕاستکردنەوەی سەردەمی نوێ نزیکەی چواردەیان نیشانەی پۆڵسی پێوەیە. بیرکردنەوەیشی سەبارەت بە دیان بەم چەشنە بووە. عیسا نەک تەنها فروستادەیەکی هەڵکەوتوو بووە بەڵکو کردەیەکی خوایی بووە. بووە قوربانی گوناهەکانمان، هەر ئەو ئازارانەشی فریامان دەکەوێت و سەرفرازمان دەکات. بەهیچ جۆرێک مەردوم لە گوناه ڕزگاری نابێ گەر تەنها خۆی بە فەرمانەکانی کەنشتەوە ببەستێتەوە بەڵکو بە دیان گرتنە دڵ و دەروون جا ئەگەر ئەو کەسە دڵی و دەروونی لەگەڵ دیاندا نەبووە و نەچووە ڕاز و نهێنیەکانیەوە ئەوە هەرگیز لە گوناهی نابەخشرێت زۆر لە دیانە پێشینەکان لە هەندێک پەیڕەو و بیروڕادا لەگەڵ پۆڵسدا ناکۆک بوون. خۆ ئەگەر بیروڕای ئەوان سەربکەوتایە، ئەوا باوەڕی دیانی لەوانەبوو لە گوماندا بێت بەو خێراییە بڵاوببێتەوە هەروەک چۆن ڕوویدا لە ئیمپراتۆریەتی ڕۆمانیدا. پۆڵس سەرانسەر ژیانی بە ڕەبەنی بردەسەر. تێڕوانینیشی سەبارەت بە هاوسەری و ئافرەت هۆیەک بوو بۆ دەرخستنی چەند هەڵوێستێکی. هەروەکو دەیگوت، بەو کەسانە دەڵێم کە ڕەبەن و بێوە پیاون باشتر وایە هەروەک پێشویان گوزەران بکەن گەر نیشیان توانی ئارام بگرن ئەوە با هاوسەری ژیانی خۆیان بدۆزنەوە چونکە چاکترە لەوەی کە سیوایان ببێتەوە. بیرنامەکانی پۆڵس زۆر کاریگەر و بوێر بووە لە دانانی ئاستی ئافرەتدا هەروەکو دەیگوت با ئافرەت بە ڕام و بێدەنگیەوە فێربێ بەڵام نابورێم لەوانەی کە پیاو فێر دەکەن یان دەسەڵاتی پیاو زەوت دەکەن جا کەواتە با بە بێدەنگی کاروباری خۆی هەڵسوڕێنێ چونکە ئادەم بەر لە حەوا هاتووە. پۆڵس بە پاڵهێز و لێپرسراوی یەکەم دادەنرێ لە گۆڕانی ئایینی دیاندا. گۆڕانی لە گروهێکی جوولەکەیی بچووکەوە بۆ ئایینێکی جیهانی.